پەنجا و هەشت ی زەینی. ئۆلیڤەر کرۆموێل ئەو سوپاسالارە هەڵکەوتووە بوو کە سوپاکانی پەرلەمانی بەرەو سەرکەوتن برد لە جەنگە ناوخۆییەکانی ئینگلیزیدا. بە یەکەمین دامەزرێنەری ڕژێمی پەرلەمانی دیموکراسی دادەنرێ لە دەوڵەتی ئینگلیزیدا. ساڵی هەزار و پێنج سەد و نەوەد و نۆ ی زەینی لە شاری هانتنگدونی ئینگلترا لەدایکبووە. لە سەردەمی لاویەتیدا ستێزە و فرەبەرەکی ئایینی ئینگلتەرەی لاواز کردبوو. پاشایەکیش لەو سەردەمەدا فەرمانڕانیی دەکرد، هەر باوەڕی بە ئارەزوو و نیاز و ویستی خۆی هەبوو. کرۆموێل وەک گشتیار و پیاوێکی گوندەکی خاوەن ڕێبازگەیەکی ئایین بیوریتانی بە پەرۆش گوزەرانی دەکرد. بیوریتان تیپێکی ئایین پرۆتستانی پڕ گرە. لە ساڵی هەزار و شەش سەد و بیست و هەشت ی زاینیدا بووە ئەندام لە پەرلەماندا، بەڵام بۆ ماوەیەکی کەم، چونکە لە ساڵی دواییدا شارل شای یەکەم هەر بە ئارەزوو بڕیاریدا بە بڵاوەپێکردنی پەرلەمان تاکو خۆی بە تەنها فەرمانڕانی وڵات بکات. ئیتر پاشا داوای پێکهێنانی پارلەمانێکی تری نەکردەوە هەتا ئەو دەمەی کە پێویستی پول و دەرامەت بوو بۆ بەکارهێنانی لە جەنگی دژ بە سکۆتلەندەکان. بەڵام ئەم جارەیان کە پەرلەمانکاری کاری گرتە دەست بە توندی داوایان لە پاشا کرد کە واز لە دەسەڵاتی ستەمکاری بهێنێت. بەڵام پاشا ئامادە نەبوو ئەو داخوازیانەی پەرلەمان جێبەجێ بکە لەبەر ئەوە بووە ناکۆکی و جەنگ لە ساڵی هەزار و شەش سەد و چل و دوو ی زاینیدا لە نێوان سوپاکانی سەر بە پاشا و سوپاکانی سەر بە پەرلەمان، کرۆموێلیش کە سەر بە بەرەی پەرلەمان بوو گەڕایەوە بۆ زادگەی خۆی، هانتنگدۆن و تیپێکی لەوەندی پێکەوە نا بۆ شەڕ لە دژی پاشا، لەو ماوەی شەڕەدا کە چوار ساڵی خایاند، کرۆموێڵ توانی هێزی لێهاتووی سەربازیی خۆی دەربخات، پەرلەمانیش باوەڕی تەواوی پێکرد پاش ئەوەی دوو کارزاری بردەوە، یەکێکیان لە مۆر ساڵی هەزار و شەش سەد و چل و چوار ی زایینی، ئەوی تریان ساڵی هەزار و شەش سەد و چل و پێنج ی زایینی بوو لە ناسپی. لەمەی دواییاندا پاشای تەواو بەزاند و هێزەکانی تێک شکاند و پاشای بەدیل گرت، خۆیشی بووە سەرداری سەرانسەری ئینگەلترا. بە کۆتایی ئەم جەنگە ناوخۆییانە وە نەبێت ئاشتی بەدەمەوە بێت و سەرانسەری وڵات ئاساییشی تێبکەوێت، چونکە ئەندامانی پەرلەمان لە نێوان خۆیاندا ببوونە چەند دەستەیەکی دژوار لە هێنانەدی ئامانجیاندا، ئەم ناکۆکییە هەل و دەرفەتێکی بۆ پاشا ڕەخساندەوە بۆ هەڵگیرساندنی جەنگێکی ناوخۆیی تر. هەر لە ماوەی ساڵێک را، پاشا توانی ڕابکات و سوپاکانی کۆبکاتەوە و ئاگری جەنگ هەڵبگیرسێنێتەوە. بەڵام کرۆموێڵی یارا بە زەبر و خۆڕاگرتن جارێکی تر توانی ڕایان شکێنێتەوە و پاشا بە دیل بگرێتەوە و بیداتە دەست دادگا، لە کانوونی دووەمی هەزار و شەش سەد و چل و نۆ ی زەینیدا فەرمان درا بە سێدارەدانی پاشا. ئینگلتەرەیش بووە ڕژێمی کۆماری و ئەنجومەنێکی کاتی بە سەرۆکایەتیی کرۆموێل سازکرا، بەڵام شادۆستەکان دیسان دەسەڵاتیان لە ئێرلەندە و سکۆتلەندەوە گرت کردەوە و بوونە پاڵپشتی کوڕی شارل شای یەکەم کە کوژرا کە لە دواییدا نازناوی شارلی دووەمی درایە، ئەنجامی ئەو ستێزە و بەرەبەرەکانییە بە شاڵاوێکی سەرکەوتووانەی کرۆموێل کۆتایی هات. لە ساڵی هەزار و شەش سەد و پەنجا و دوو ی زایینیدا بە تەواوی کۆتایی بە جەنگی گەلی هات و شادۆستەکان تەفر و تونا بوون. ئیتر کاتی ئەوە هاتە پێشەوە کە شیرازەی دەسەڵاتی نوێ بگێڕرێتەوە. بەڵام شێوەی داڕشتنی دەستوور بووە کێشەیەک بۆ ئەم ڕژێمە، تەنانەت بە درێژایی دەسەڵاتی کرۆموێڵیش هەروەها مایەوە. ئەو سەرکردە سالارە، بیوریتانییە بەو هەموو دەسەڵات و زرنگ و لێهاتووییەوە نەیتوانی ئەو ناکۆکییە لە نێوان لایەنگیرانیدا چارەسەر بکات و بە هەرەوەزیی دەستووریی نوێ بخەنەگەڕ لە کاروباری ڕژێمی نوێدا. هەر ئەم ناکۆکیەش بووە پەیدابوونی کێشە و مشتومڕ لە نێوان پرۆتستانەکان و دامەزراندنی چەند بەرەیەکی جیاواز و دژوار لە ڕێچکەیاندا، هەروەک لە کنشتەی کاثۆلیکدا بەدی دەکرێت. کرۆموێل لە ژیانیدا سێ جار پەرلەمانی لەکارخست، لە ساڵی هەزار و شەش سەد و پەنجا و سێ ی زەینیەوە تا هەزار و شەش سەد و پەنجا و هەشت ی زەینی دەسەڵاتی ئینگلترای گرتبووە دەست، هەر لەو دەمەیشدا ڕژێمی فەرمانڕانی زۆر بە باشی و ڕێکوپێکی بەڕێوە دەبرا. زۆر لە قانوونە ناڕەواکانی ڕاست کردەوە و دەستکاری کرد. زۆر بە گرینگییەوە بایەخی بە خوێندن و ڕۆشنبیری ئەدا. گرینگیی کرۆموێڵ لەوەدا خۆی دەێنێت کە زۆر بە تەنگ ڕژێمی دیموکراسییەوە دەهات و زۆر بە توندی بەرگری لێ دەکرد و چەند جار داوای ئەوەیان لێ دەکرد کە دەسەڵاتێکی شانشینی دابنێت، هەروەکو چۆن لە سەرانسەری ئەوروپادا دەسەڵاتی مۆنارشی تیادا باو بوو. لەسەر وشەی مۆنارشی پەراوێزێک هەیە. مۆنارشی واتە دەسەڵاتی تاکڕەوی. کۆتایی پەراوێز. بەڵام کرۆموێل پەسەندی نەدەکرد. هەر ئەو دیموکراسییەی کرۆموێلیش بوو، کە کارێکی سەرەکی کردە سەر وەڕار و تێگەیاندنی بزوتنەوەی ڕۆشنکەرەوەی فەلسەفی لە سەدەی هەژدەمدا. لە سەر وشەی وەڕار پەراوێزێک هەیە. وەڕار واتە گەشاندن. کۆتایی پەراوێز. داکوتانی ڕەگی ئەو ڕژێمەیش لە شۆڕشی فەڕەنسایی هەردوا بەدوای ئەوەیش وڵاتە دیموکراسیەکان لە ئەوروپای ڕۆژئاوادا ئاشکرایشە کە سەرکەوتنی ئەو هێزە دیموکراسییانەی ئینگلترا دۆخێکی یەجگار باڵا و بژێوی گێڕا لە دامەزراندنی ڕژێمی دیموکراسی لە وڵاتە یەکگرتووەکانی ئەمریکا و ئەو وڵاتانەی کە لە ژێر دەسەڵاتی بەڕیتانیادا بوون.